ئەو کەسەی لەسەر دینی ڕاستەقینە بڕوا عقیدە و بیر و باوەڕەکەی غەریبە بۆ چونکە خەڵک لای داوە لە عقیدە ڕاستەقینەکە عقیدەی تەنها خواپەرستی وای لێدێ غەریب دەبێت ناڵم بڕۆ ناو مەلهاکان بڕۆ ناو مزگەوتەکان کە شوێنی عیبادەتە لەوێ بڵێ بەس دەبێ بڵێین یا اللە هاوار نابێ بڵێیت یا رسول اللە هاوار ئەهلی مزگەوتەکە و ئیمامی مزگەوتەکە لەوانەیە ڕەجمت بکەن لەوانەیە جنێوت پێ بڵێن و لە مزگەوت دەردکەن لەناو ئەهلی مزگەوت داوای تەوحید و تەنها خواپەرستی بکەی دەردەکرێی زۆرێک لە مسلمانان بۆ بۆ وایان لێ هاات دوورکەوتنەوە لە دینی ڕاستەقینە ئاگایان لە ئەسلی دینەکە نەماوە کە قورآان و سنەتە هەر کەسەی بە کەیفی خۆی هاتووە شتێکی زیاد کردووە بە ئیستحسان و بە بەوە چاک زانینی خۆی ڕۆژێک یەکێک دێ دەڵە مەولود زۆر چاکە خەڵچینە لە قەڕنی شەشەم نهایەتی شەشەم و بیدایەتی حوسەد دەمین ساڵ حوسەد ساڵ دوای پێغەمبەری خوا سلتان مزەفەرەدین لە هەولێر دێ دەڵە زۆر چاکە مەولودکەین باشە ئەوە چاکەیەکە و هێنامانە ناودین کەسێکی تر دێ دەڵێ میزی خۆت خۆ زۆر چاکە ئەوەشمان هێنایە ناودین ئەوی تر دێ دەڵێ فڵانەشتە زۆر باشە باشە ئەویشمان هێنا گۆرانی و مۆسیقا وەسیلەیە بۆ داوە ئەویشمان هێنا وای لێ دێت دینی ڕاستەقینە دیار نامێنێت هەر یەکەی شتێکی زیاد کرد بۆ ئەو دینە و دینی ڕاستەقینەکە غەریب دەبێ هەر دیار نەماوە کە بێت و خەڵک بانگ کەی بۆ سەر ئەسڵی دینەکە کە پێغەمبەری لەسەر بوو عەلەیه سەڵات وەسەلام کە سەحابە لەسەری بوون ئەمە چییە؟ ئەمە دینی تازەیە ما سمعنا بهذا ئێمە پێشتر لە ئابا و في الملة الآخرة لە ئابا و لە ئەجدادمان گوێمان لەو قسانە نەبووە بۆ تا ئێستا کەس نەیوتووە بۆ تا ئێستا کەسێک پێ نەوتین ئەوە دروست نییە نەوەڵا ئەمانە دەستێکیان لە پشتە و دینێکی تازەیان هێناوە بەڕێزەکانم پێغەمبەری خوا علیە سەڵات وسلام ئەو پێی فەرمووین وەسەیعود و غەریبە ئەو ئیسلامە غەریب دەبێتەوە کە بشزانیت قسەی ئەو کۆمەڵە کەسە غەریبە ڕاستە دینی ئەوان ڕاستە یا دینی خەڵکانێک کە لایەن داوە قورآن و سنەتەکەی پێغمبەری خوا عليه سڵاو سلام بکە بە حەکەم سنەت و سیرەتەکەی پێغمبەری خوا عليه سڵاو سلام بیکە بە حەکەم و تەرازوو ئەو کاتە بۆت دەردەکەوێت غەریبەکان ڕاستن لەسەر دینی حەقن یا ئەو هەموو خەڵکە زۆرەی کە مخالفەیان دەکات هەر یەکێک لەو مەسائلانەی کە تەماشا دەکەی لە عقیدەوە ئەهلی سنە دەڵێن بەس دەبێ خوا بپەرستین و هانا بۆ ئەو بەرین کەسانیشتر دەڵێ نا دروستە تۆ هانا بۆ قبرێک پیاوچاکێک بیت پێی بڵێ قل هات و بڕهانەکم ئینکردتم صادق بڵێ من قەولی خوام دەوێ حەدیسی پێغەمبەری خوام دەوێ عەلەیهی سڵات سەلام لە کام ئایەتەدا خوای گەورە فەرموویەتی فەدعو مع الله الآلهە لە کوێ فەرمووی کوا ئایەتی ئاوا نییە براکانم بینە سەر مەولود ئەوەی کە دەڵێ دروستە و خێرە و چاکە و باشە و بڵێ پێغەمبەر کردی عەلەیهی سڵات وسلام نەوەڵا نەیکرد ئەی سەحابە کردیان ناوەڵە خولەفا کەس نەیکردووە ئەی لە کوێ تێنا باشە ئەم لەهم شوڕەکا و شەرع لەهم من الدین ما لم يأذن به الله بۆ ئێمە جگە لە خوا یەکێکی تریش هەیە شەریعەتمان بۆ دابنێت پێمان بڵێ ئەوەی تریش باشە و ئەوەش چاکە جگە لە ڕب العالمین شەریعەت لە کەسی تر دەبێ وەرگری تۆ مسلمان نابێت کەواتە بەڕێزەکانم بێگومان ئەوەی کە لەسەر دینی ڕاستەقینە ماوە باغری بیش بێت ئەوانە لەسەر حەق پێغمبەری خوالی سڵاوسلام کاتێک کە باسی غەریبەکان و غوربەتی ئیسلامی کرد فەرمویان ومن هم الغرباء یا رسول الله ئەوانەی کە غەریبن لە ئاخیری زەمان چێن ئەی پێغمبەری خوارێ ساسرا لە چەند ریواەتێکدا هاتووە ئەو حەدیتە زیاتر لەبی سەحابە جێراویەتەوە لە ریواەتێکیان دەفەرمێ أناس صالحون قليل في أناس سوء كثير کۆمەڵە کەسانێکی باش دەستیان بە دینی خواوە گرتووە فەرمووی ئومەتەکەی من دەبێتە حەفتا و سێ پارچە حەفتا و دوو فیرقەی دژایەتی یەک فیرقە دەکا کە لەسەر حەقە و لەسەر ئەو دینەیە کە پێغمبەری خوا لەسەری بۆ عەلەیهی سەلام هەر هەموو فیرق یەکتر دەگرن ئامادەن هەموویان یەکتر بگرن لە بیدعەدا لە خورافەدا بۆ دژایەتی ئەهلی سنە هەمووی دەچێتە یەک خەندەقەوە بۆ؟ چونکە پێغەمبەری خوا فەرمووی یەک گروپ لەسەر حەق دەمێنێ ئەویش نەبێ بڵێ منم یا تۆ یا زەیدە یا عەمرە فەرمووی ما ئەنا عەلەیهی و ئەصحابی ئەو کەسانەی لەسەر ئەو منهج و ئەو دینە دەمێنەوە کە من و هاوەڵانمی لەسەرن ئا ئەوانە نەجاتیان دەبێ باقیەکەی تر هەمووی گومڕا بۆ سەری لێ شێواوە دەی تۆ پرسیار کە ئایا تۆ لەسەر ئەو دینیت کە پێغمبەری لەسەر بوو عليه الصلاة والسلام لەسەر ئەو دینە ماویت کە صحابەی لەسەر بوو کەوتی بەڵێ ئەیەمە لەسەر چین خۆ لەسەر تەورات و ئنجیل نین بڵێ پرسیار ئایا پێغمبەری خوا و صحابە ئەو شتیان کرد کە تۆ دەیکەی ڕۆژێک لە ڕۆژان پێغمبەری خوا هات بە کەسێک بڵێ ئەگەر تینت بۆ هات و ناڕەحەتی توش بوو بەڵام مصیبەت ڕووی تێکردی هانا بۆ من بەرە هاوار بکە من یا فەرمووی ئیدا سەلتە فەسەل الله غورەبا کێن؟ غورەبا ئەو کەسانن کە ئەوان بە چاچی دەمێنەوە لەسەر دینەکە لە کاتێکدا کە خەڵک تێک چووە خەڵک لە چی تێک چووە ئیدا فەسەدە ناس خەڵک عقیدە و بیروباوەڕیان تێک چووە شخص پەرستی و گۆڕپەرستی لای خەڵک بووە بەخواپەرستی پەڕۆپەرستی لای خەڵک بووە بەخواپەرستی خەڵک لە عیبادەتدا عیبادەتیان تێک چووە تەمەنی لەوەیە گەیشتبێتە حەفتا ساڵ تا ئێستا نازانێت چۆن نوێژ کات تا ئێستا فاتیحاکەی ڕەوان نییە بۆ چونکە مەسەلەی دینداریتی بەلایەوە زۆر گرنگ نییە